ئەرستۆ بە مەزنترین زانای چەرخی دێرین و دامەزرێنەری لێکۆڵینەوەی زارشتی لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە زارشت واتە منطق کۆتایی پەراوێز دادەنرێت پێز و گەشەی داوە بە هەر لقێک لە لقەکانی فەلسەفە جگەلەوەی کە چەندین یافتی لەسەر ئەم وشەیەش پەراوێزێک هەیە یافت واتە، ئەثەر، کۆتایی پەراوێز، هەبووە لە زانستەکانیشیدا. هەرچەندە ئێستا زۆر لەو بیرانەی کۆن و بێچەمن لەسەر ئەم وشەیەش پەراوێزێک هەیە. بێچەمن واتە بێمانان، کۆتایی پەراوێز. بەڵام ئەوەی کە زۆر گرنگە لە بیردۆزە تاکیەکانیدا ئەو ڕێبازە ژیرانەیەتی کە تین و هێزی داوەتە کارنامەکانی سارای لەسەر ئەم وشەیەش پەراوێزێک هەیە. سارا واتا زۆر پوختە. کۆتایی پەراوێز. نووسینەکانی دەچێتە هەڵوێستی واوە کە هەر دیاردەیەک لە دیاردەکانی ژیانی مرۆڤایەتی و کۆمەڵایەتی جێی تێڕامان و شیکاری بێت. تێڕوانینی ئەڕستۆ ئەوەیە کە سیابەختی و ئەفسوون و گیرۆدە بە خواوەندەوە زاڵ نابێ بە سەر پساتدا، بەڵکوو ڕەفتاری، کە لە ژێر باری چەند قانوونێکی بە جێی گەورەدایە، باشتر وایە کە مرۆڤ نائومێدی و بێ ورەیی پیشان نەدات بەرامبەر بە هەر دیاردەیەک لە دیاردە سروشتییەکانی جیهان. باوەڕی پتەو و چەسپاو ئەوەیە کە سوود لەو تێبینیانە وەربگرێت کە لە ئەنجامی تاقیکردنەوە و ئاخاوتنی ژیرانەدا دەردەکەوێت. ئەرستۆ توانی ئەم کۆمەڵە چەرەن و لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. چەرەن واتە خەرافی، کۆتایی پەراوێز. ئاکارە لاساییانە و نەریتە نهێنیانە بەرپەرچ بداتەوە کە بە چەشنێکی لاسار و ناڕەوا کاریان کردبووە سەر ژیاری ڕۆژئاوا. ئەرستۆ ساڵی سێ سەد و هەشتا و چوار ی پێش زەینی لە شاری ستاجیرەی مەکدۆنیا، یۆنان لەدایکبووە. باوکی پزیشکێکی لێهاتوو بووە. لە تەمەنی حەڤدە ساڵیدا چووە بۆ ئەسینا و خۆی گەیاندە ئەکادیمیای ئیفلاتۆن بۆ خوێندن. لەوێ بۆ ماوەی بیست ساڵ مایەوە، هەتاوەکو پاش مردنی ئەفلاتۆنیش بە ماوەیەکی کەم، ڕەنگە ئەرستۆ بایەخدانی بە زانستی ژیان و زانستە تاقیگەرییەکانی لە باوکیەوە وەرگرتبێت و لە ئەفلاتۆنیشەوە بایەخدان بە تێڕامانی فەلسەفە. ساڵی سێ سەد و چل و دوو پێش زایینی گەڕایەوە مەکدۆنیا تاکو ببێتە مامۆستایەکی تایبەتی لاوێکی شازادە و بزەڵی سیانزە بەهار. ئەو لاوە لە لاپەڕەکانی مێژوودا ناوی دەرکرد بە ئەسکەندەری گەورە. بۆ چەندین ساڵ سەرپەرشتی یاددانی ئەسکەندەری دەکرد. ساڵی سێ سەد و سی و پێنج پێش زایینی پاش ئەوەی ئەسکەندەر هاتە سەر ئەوە ڕەنگ لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە ئەوڕەنگ واتە تەختی پادشایی. کۆتایی پەراوێز. ئەڕستۆ گەڕایەوە ئەسینا، لەوێ خوێندنگایەکی تایبەتی کردەوە بە ناوی لیسیۆم. دوانزە ساڵی دوایینی لە ئەسینا بردە سەر کە نزیکەی هەمان سەردەمە ئەسکەندەر بە ڕێکخستنی سوپا و هێرشەکانیەوە خەریک بوو. لەوە دەکا کە ئەسکەندەر بە ئامۆژگاری ئوستادەکەی ڕەفتاری نەدەکرد، بەڵام داڕندەی دەکرد بۆ ئەوەی بە لێکۆڵینەوەکانیەوە خەریک ببێ. ئەم کارەیش بە یەکەمین شاباشێک دادەنرێ لە مێژوودا کە بدرێ بە زانایەک لەلایەن دەوڵەتەوە، ڕەنگ بێت ئەمەیش بەخششێکی بەرەودوا بووبێت لەو ساڵانەی دواییندا. لەگەڵ ئەوەیشدا دۆستایەتی ئەڕستۆ و ئەسکەندەر هەر لە مەترسی و گێرمە و کێشەدا بوو، چونکە ئەرستۆ سەرزەنشتی دەکرد و بێزاریی دەردەبڕی بەرامبەر بەو شێوازە دیکتاتۆریی کە ئەسکەندەر دەینواند. جا کاتێک کە ئەسکەندەر برازاکەی ئەڕستۆی لە سێدارەدا بە تاوانی خراپە و ناپاکی، ئەرستۆ زۆر پێی ناخۆش بوو وای دەزانی خۆی لە سێدارە دراوە، بەڵام ئەم کار و ڕەفتارانەی ئەسکەندەر نەبووە هۆی تێکچوونی پەیوەندی بە تینیان، ئەم پەیوەندییەی لەگەڵ ئەسکەندەردا ڕک و کینەی ئەسینای هەستاند، جا کاتێک کە ئەسکەندەر مرد لە ساڵی سێ سەد و بیست و سێ ی پێش زایینیدا، بەرەی دژوارانی مەکدۆنیا دەسەڵاتیان گرتە دەست لە ئەسینا و ئەرستۆشیان دانا بەوەی کە کابرایەکی ڕاڕا و بێ ئارمەندە. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە، ئارمەند واتە تەقوا، کۆتایی پەراوێز ئەرستۆ بەم تاوانەی کە خرایە پاڵی چارەنووسی بەر لە حەفتا و شەش ساڵەی سوکراتی هاتەوە یاد. لەبەر ئەوە لە شار هەڵهات بە بیانووی ئەوەی کە دەرفەتێکی تر نەدا بە ئەسینیاییەکان تاوانێکی تر دووپات بکەنەوە دژ بە فەلسەفە. پاش چەند مانگێک لە ساڵی سێ سەد و بیست و دوو پێش زایینی لە ئەفەرۆزگادا، لەسەر ئەم وشەیەش پەراوێزێک هەیە. ئەفەرۆزگا واتە مەنفا واتە دورگە. کۆتایی پەراوێز لە تەمەنی شەست و دوو ساڵیدا کۆچی دوایی کرد. ئەو کارنامە مەزنانەی کە ئەرستۆ بە جیهانی خەمڵان جێی هاژ و سەرنج ڕاکێشانە. ئەوانەی کە ماونەتەوە نزیکەی چل و حەوت نووسراوەیە. دەڵێن گوایە زیاتر لە سەد و حەفتا نووسراوی هەبووە، بەڵام ژمارەی نووسراوەکانی و نەبێت لە نیگا و خرووشییەوەی بێت، بەڵکوو لە فرەزانی و زرنگییەوەی کە جێی سەرسوڕمانە. کارە زانستەکانی فەرهەنگێکی زانیاری بووە لەو دەمەدا دەربارەی گەردوون، زانستی زیندەناسی و زماکزانی، جوگرافیا و جیۆلۆجیا، فیزیکزانی و توێکاری و فسیۆلۆجیا و چەندین ڕشتە و بابەتی تری زانیاری، لە هەمان کاتیشدا